اعوذ باللە من الشیطان الرجیم بسم اللە الرحمن الرحیم. بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. الحمد للە رب العالمین. سوپاس و ستایش هەر شایستەی خودایە و بۆ خودایە کە خاوەن و پەروەردگاری هەموو جیهانیان و هەموو بوونەوەرە. الرحمن الرحیم. بەخشندە و دلۆڤانە، کانگای ڕەحمەت و میهرەبانییە، ڕەحمەتی لە دونیادا هەموو شتێکی گرتۆتەوە، بەڵام لە قیامەتدا تەنها بۆ ئیماندارانە. مالک یوم الدین. خاوەن و سەرداری ڕۆژی پاداشت و سزایە، کە بەرنامە و ڕێبازی ئەوانەیە لە ناز و نیعمەتی خۆت بەهرەوەرت کردوون نەمانخەیتە سەر ڕێبازی ئەوانەی خەشم و قینیان لێ گیراوە بەهۆی ئەوەوە دەیزانن و لایان داوە هەروەها نەمانخەیتە سەر ڕێبازی ئەوانەش کە سەرگەردان و گومڕان بەهۆی لاساری و یاخیبوون و نەزانینیانەوە.